ڕۆزیدەر و دروستکەر کە کەون و کائیناتی دروست کردووە بە ڕەحمی خۆی و بە عیلمی خۆی بۆ هەموو زەمانێک بۆ هەموو نەتەوەیەک چاوساغ و پێغەمەر و پێشەوایەکی ناردووە بە گوێرەی پێویست لە کۆتا قۆناغی ژیانی مرۆڤایەتیدا خواجە لە جەلالوه گەورە و سەروەرمان محەممەد المستەفا دەکاتە پێغەمبەر بۆ هەمووان بۆ ئینس و بۆ جین وما ارسلناک الا رحمة للعالمین ئەبێ بە خاتەمی ئەمبیا ئەبێ بە سەردار و گەورەی پێغەمبەران و ئیمامەتیان بۆ دەکا دەچێتە شوێنێک تەنانەت جوبرەئیلی ئەمینیش نایگاتێ ئەم سەروەر و نووری چاوە خوا قورآانی بۆ نارد دوای ئەوەی باش پەروەردەی کرد و ئەدەبی دادا چل ساڵ وەک لە پێغەمبەریان پرسی صلی الله علیه وسلم قوربان تۆ ڕەوشت و ئاکارت بۆ ئەوەندە بەرز و جوانە فەرمووی ئەدەبەنی ڕەبی فەئەحسەنە تەئدیبی اللە جل جلالە ئەدەبی داداوم و پەروەردەی کردووم باشیش پەروەردەی کردووم بەڕێزان ئەم پێغەمبەرە بەڕێزە کە قورآانی بۆ هات ئەمری پێکرا پەیامی خوا بگەیەنێ بانگی خەڵکی بکە ڕسوایی دنیا و سزای قیامەتی بۆ خۆی مسۆگەر کرد ئەو پێغەمبەرە صلی الله علیه وسلم خوا هێندەی خۆش ئەوێ ئەوەندە عەزیزە لە لای خوا خوا فەرمێ ان کنتم تحبون اللە، ئەی پێغەمبەر صلی اللە علیە وسلم پێیان بڵێ خەڵکینە ئێوە خواتان خۆشەوێ قل ان کنتم تحبون اللە ئەگەر ئێوە ئیدیعای خۆشەویستی خوا دەکەن و ڕاست دەکەن فاتبعونی پێغەمبەری خوا فەرمێ بە دوای منا بێن شوێنی من بکەون يحببكم الله ويغفر لكم خوش ئێوەی خۆش ئەوێ و لێشتان خۆشەوێ کەواتە پێغەمبەر زۆر گەورەیە صلی اللە علیە وسلم هاتنیشی زۆر گرنگە بۆ ئێمە ئەبێ ئاگامان لێبێ تاخوا ئێمەی خۆشنەوێ لێمان خۆش نابێ ڕەحممان پێ ناکا دەی خۆشەویستی خوا بۆ ئێمە بەسراوە بەوەی ئێمە شوێنی ئەو سەروەرە بکەوین ئەو نوری چاوە لە گوێی بکەین قوربانی لە پێناودا بدەین جاڕی ئازادی لەسەر زمانی پێغەمبەر درا جارنامەی مافی مرۆڤ رسول الله صلی الله عليه وسلم دیاری کرد ئەو ڕۆژەی بیلال و عەمار و ئەبوو بەکر و عومەری بەیەکەوەدانا جارنامەی سپی بەسەر سوور و ڕەشدا و ئەوانیش بەسەر ئەوانی ترا. هەمووتان لە ئادەمن و ئادەمیش لە گڵ دروست کراوە، بەڕێزترینتان لای خوا ئەو کەسەیە تەقوای زیاتر بێ، باشترینتان بۆ خەڵک نەفعی هەبێ، ئەوەتان لە هەموو باشترن. ئازاردانی ڕسول الله صلی الله عليه وسلم ئازاردانی خوایە قسەوتن بە پێغەمبەر قسەوتنە بەخوا ئاجزکردنی پێغەمبەر صلی الله عليه وسلم ئاجزکردن و تووڕەبوونی خوایە جل جلاله خوا بڕیاری یاوە تۆڵە بۆ ئەم پێغەمبەرە بسێنێ لە ناحەزان و نەیارانی لە دنیادا بەر لە قیامەت بۆیە دەبێ ئاگامان لە خۆمان بێ هەم خۆمان هەم ئەوانەی ئێمە ڕەفیقیان دەکەین ئەوەی تۆ لەگەڵیتی هەر پۆستێکی هەیە هەر بیروباوەڕێکی هەیە، هەر ڕێوشوێنێکی هەیە، کە سووک سەیری پێغەمبەری کرد یەعنی سووک سەیری تۆ دەکا. کە خوا نەخواستە بە گاڵتەجاڕیەوە باسی پێغەمبەر و ئەسحاب و خێزانەکانی کرد یەعنی قسە بە شەرەف و کەرامەت و حورمەتی من و تۆ ئەڵێ. هەر پیاوێکیش شەرەفی هەبێ و غیرەتی هەبێ قبوڵ ناکا قسە بڵێن بە شەرەف و بە عائیلە و بە کەرامەتی پێغەمبەرە فەرمی صلی الله علیه وسلم لا يؤمن احدكم ئیمان دەرنابا یەکێ لە ئێوە یەکێ لە ئێوە ئیمانی نابێ تا نوێژ نەکا نا ڕۆژوو نەگرێ نا حتی اکون احب الیه ئەبێ من وام لێ بێ خۆشەویستر بم لە لای من نفسه لە خۆی یانی من پێغەمبەرم لە خۆم خۆشتر گەرەک بێ ووالده لە باوک و دایکم خۆشترم گەرەک بێ والناس اجمعین لە هەموو خەڵگە بێ پێغەمبەرم خۆشتر گەرەک بێ ئینجا من ئەبمە خاوەنی ئیمان. دەی کەسێک ئەمەندە گەورە بێ، ئەوەندە بەڕێز بێ، ئەکرێ من گوێ بگرم لە سپڵەیەک، لە کەسێکی نەزاندوو سوکایەتی بە پێغەمبەرەکەم یا بە پەیامی پێغەمبەرەکەم صلی اللە علیە وسلم بکا؟ نوکتە بگێڕنەوە و منیش پێ بکەنم، خۆیشم بە پیاو بزانم، خۆیشم بە مسوڵمان بزانم، نا، نایانکرێ بە یەکەوە. غیرەتی مسوڵمانێتی، خۆشویستنی رەسول اللە، لەگەڵ ئەوەی قبوڵی بکەی نەفامێک، نەزانێک، بێدینێک سوکایەتی بە پێغەمبەرەکەت کا کۆنابنەوە. سەبری گرت پێیان کرد لێیاندا ئازاریاندا خۆشەویستەکانیان شەهید کرد قسەی نەشیاویان پێوت سەبری گرت دانی بە خۆیا گرت دوای سیانزە ساڵی مەکە و هەشت ساڵی مەدینە دوای بیست و یەک ساڵ بە سەری بەرز بە لەشکر و سوپاوە فەتحی شاری مەکە ئەکا ئەوەی ئەخنەس و ئەبوو لەهەب و ئەبوو جەهل و وەلید و ئەبوو سوفیان و فڵان و فڵان پێیان کرد نەبوو بە ڕق لە دڵیا بەڵکو فەرمی اذهبوا فانتم الطلقاء بڕۆن لە ڕای خوادا ئازاد بن ئازادی کردن لەبەر خوا چەند گەورەیە ئەم پێغەمبەرە چەند بەڕێزە ئەم پێغەمبەرە صلی الله عليه وسلم حیف نایناسین ئەکتەر و فلیم دەرکەرەکان ژن و مناڵەکان خێزانەکان دەیان ناسن یاریزانەکان و پاڵەوانەکان گەنجەکان دەیان ناسن سیاسی و دەست بڕەکان دەناسن بەڵام ڕسول الله صلى الله عليه وسلم بەقەدەر خۆی ناناسین ئەم سەروەرە دوای ئەوەی کەوا شاری مەکەی پیرۆز و مەدینەی ڕووناک و ئەرزی حیجاز و ئەو مەملەکەتانە داوە و بانگەوازیان پێگەیشت بەمە نەوەستا چونکە خوا فەرمێ قل یا ایها الناس بڵێ ئەی خەڵکینە انی رسول اللە الیکم من پێغەمبەری خوام بۆ ئێوە پێغەمبەری ئەو خوایم الذی له ملک السماوات والارض خاوەنی ئاسمانەکان زەویە بۆ هەمووتان بۆیە نامەی نارد بۆ هەرەقل پاشای ڕۆم نامەی نارد بۆ کیسرا پاشای فرس نامەی نارد بۆ حەبەشە بۆ نەجاشی نامەی نارد بۆ مەلیکی غەسان نامەی نارد بە دنیادا ئەسحاب عەرزیان کرد قوربان پاشاکان عادەتیان وایە نامە مۆرکراو و داخراو نەبێ نایخوێندنەوە ئەبێ تۆ مۆرێ بۆ خۆت دروست بکەی مۆرێکیان بۆ پێغەمەری خوا دروست کرد کە ئەموسیلەکەی پەنجەی بوو لێی نووسرا بوو محەممەدی ڕەسول الله محمد لە خوارەوە ڕەسول لە ناوەڕاستە ئەڵا لە سەرەوە کە ئەیدا لە مۆر ئەوەی ئەدا لە نامەکان کە ئەی نارد بۆ پاشاکان نامەی نارد بۆ هەرقل وەری گرت و ڕێزی لێگرت ئەگەر لەبەر قەشەکان نەبووای هەر لەوێ ئەعلانی مسلمانێتی ئەکرد چونکە ئەیزانی ئەهلی کیتاب بوو ئەمە پێغەمبەرە و ڕاست دەکا نامەی نارد بۆ حەبەشە بۆ نەجاشی وەفدیش ڕۆشتن بۆ لای دوایش مسلمان بوو الحەمدلله نامەی نارد بۆ کیسرای پاشای فارس کیسرا نەگبەتی گرتی سوکایەتی کرد بە نامەکەی پێغەمەری خوا صلی الله علیه وسلم غەڵەتی کرد بەرامبەر بە پێغەمەری خوا نامەکەی لەت و کوت کرد قسەی وت بەو سەحابە بەرزە عەبدوڵای کوڕی حوزافە کە نوێنەری پێغەمەری خوا بوو دەری کرد و ناردیەوە هەواڵیان دا بە پێغەمبەری خوا صلی الله علیه وسلم پێیان وت کە کیسرا نامەکەتی کوت کوت کردووە قسەیشی پێوتوی بیانوێکی قەڵبی هێنابوویەوە پێغەمەری خوا نووسی بووی من محمد رسول الله إلى كسرى عظيم الفرس لە محمدی پێغەمبەری خواوە بۆ کیسرای گەورەی فارس وتوی چۆن ئەو ناوی خۆی پێشی ناوی من خستووە نامەکەی دڕان لە دەتی کرد کە خەبەریان دایە پێغەمبەری خوا فەرمی مەزەق الله و ملکەه خوا تەخت و تاراجی لە بن بێنێ و هەڵی تەکێنێ دوعاکەی پی پێغەمبەر گیرابوو صلی الله علیه وسلم و گیرایش دەبێ لە هەر کەسێ ئێستا کە ئەو لە مەدینە نێژراوە لە ڕەوضە هەر کەس غەڵەتی بەرامبەر بکە دوعای پێغەمبەری لێ گیرا ئەبێ خوای گەورە لەو دنیا ڕسوایەکا و سوکو بێ حرمەتیەکە کیسرا ناوی خوسرەوی دووهەم بوو بزانین چۆن خوای گەورە و پەروەردگار لە ناوی ئەبا و چی بەسەریە کە نامەی پێغەمەری خوا ئەدڕێنێ لەو کاتە ساڵی شەشتە و تقریبا بیستهشتی زینی چەند ساڵێکی تر ئەوان سەردەکەون بەسەر فارسەکانە ويومئذ يفرح المؤمنون بنصر الله بەسەرکەوتنی ڕۆمەکان بەسەر مەجوسەکانە ئیمانداران دڵخۆشە بن چونکە ئەمان هەردووکیان کتابیان بوات وە لای خواوە وردە وردە دەوڵەتی ڕۆم سەرەکەوێ فارسەکان شکست لە دوای شکست بەسەریان نادێ لەو کاتە پێغەمبەری خوا ئەم نامە ئەنێرێ بۆ ئەم پاشایە و ئەم پاشایەش بێسەلیقە و نەفامانە نامەکەی پێغەمەری خوا لەت دەکا و دەیدڕێنێ و سوکایەتی پێ ئەکا لە شەڕێکا کیسرا هەڵهات لە مەدائین بووە لە خواری بەغاوە لای جسری دیالە ئەوانەتان ڕۆشتون مەدائین تاقی کیسرا لەوێ بووە پایتەختی فارسەکان لەوێ بووە لەوێ حکمی دنیایان کردووە لەوێ لە شەڕەکە ئاشکێن لای ڕۆمەکان ڕاکا لە شارێک خۆی ئەشارێتەوە لە نزیکی بەغا قسەیش ناکا بڵێ من نیازم چییە و ئەوانە کوڕێکی ئەبێ ئەم جابزان خی گەورە چی لێکە حەزەکەم ورد گوێ لەم لەم بەسەراتە بگرن مەزەق الله و ملکە و بزان خی گەورە چۆن حیایە بە کوڕێکی ئەبێ ماوەیە پێش ئەوە لەگەڵ کوڕەکە تێ ئەگیرێن لەسەر مەوزوعێ ئەوڵێ باوکە وا ئەوش دەڵێن نا کوڕەکەی ئەگرێ و سجنی ئەکا ناوی قوبا دەبێ قوبادی کوڕی خسرە و کاتێخ کسرا ڕاکە وەزیرەکان یەن قوبات بەرەدەن لە سجن لەێنە دەرەوە ئەیکەن بە پاشا بەسەر خۆیانەوە یەکەم ئیشی ئەم کوڕە چی بێ بە عەقڵیەوە باشە باوکی ئەهێنێ زیندانی ئەکا چوار ڕۆژ بەبێ نان و بەبێ ئاو لە ژێرزەمینێکە چوار ڕۆژ تەعزیبی ئەدا بێ ئەوە هیچی باتێ دوایی ئەیهێنێ لە مەیانێکە ئەینێتەوە بە نیشانە ئەڵێ ئادەی هەر سەعاتی جارێکە تیرێکی پێوە بنێ بە باوکی خۆیەوە بە کیسراکەوە کە نامەکەی پێغەمەری دڕن بەیانی تا ئێوارە تیری پێوە نێن ئێوارە سەری ئەبڕێ وەکو بەراز سەری لە لاشەی جیاکاتەوە قوبادی کوڕی ئەوە جارێکی سرا تەواو یەشتا بەس مڵکەکە ماوە پێغەمەری خوا فەرمی اللهم مزق ملكه دوای ئەمە ئیشێکی تریش دەکا ئەم کوڕە هەژدە برای دەبێ هەژدە برا خۆی گەورەیانە بە خۆیەوە نۆزدەن هەر هەژدەکەیانە کوژێ بۆی کەسیان تەماعی تێنەکە هەقی باوکی بسێنێ هەژدە براکەی ئەکوژێ ئینجا دوای ئەوە ئیتر دەست ئەکا بە سوڵح لەگەڵ ڕۆمەکانا ئەڵێ پێیان ئەڵێ باوکم خراپی کرد هەرچی شتی ئێوەی بردووە لە جەنگەکانا غەنیمەت و مجەوهەراتان هەمووتان بۆ ئەگێڕمەوە ماوەیەک ئەمێنێتەوە لەسەر تەختی سەڵتەنەت 628 بۆ 629 سبحان الله بە بێ نەخۆشی بێ ئەوەی کەس بیکوژێ قوبات ئەمرێ ئەم کوڕەیش ئەمرێ ئەوە جارێ باوکی و هەژدە بەچکە بەرازی لە ناو بردووە خۆشی ئەمرێ کە ئەمرێت کوڕێکی حەو ساڵانی ئەبێ ناوی ئەردەشیرە ئەیهێنن ئەیکەن بە پاشا سەیری بێ سەلیقەی ئەم میلەتە کوڕێکی حەوت ساڵان ئەیەنن ئەیکەن بە مەلیک بەسەر خۆیانەوە بەڵام وەزیر و شتەکان ئیش و کارە بەن بەڕێوە ناوی ئەردەشیرە بێ لە پاش ساڵ و نیوێک ئەم کوڕەیشیان کوشت کێ کوشتی جەنەراڵێک ناوی شەهریار بوو ئەم جەنەراڵە، ئەم پاڵەوانە، هەرچی جەنگی فارس بووە بە سەرکردایەتی ئەم بووە، سەرکەوتوون بەسەر ڕۆمەکانا و هەرچی دەسکەوتیان بەدەست بە سەرکردایەتی ئەم بووە. وەختێ بینی کیسرا ئاوا وردە وردە وردە وردە سەرکەوتنەکان ئەدۆڕێنێ و یەک لە دوا یەک وڵات بەجێ ما و ئاوایان بەسەر ها و مەراق ئەبێ لە دڵیا چۆن نەقی لێ بسێنێ ئەوە کیسرا کوژرا، ئەوە قوبادیش مرد، ئەم کوڕە حەوت ساڵانەی ئیساتووە بۆ بەبەلیک جەنەراڵ شەهریار ئەڕوا ئەیکوژێ. خۆی بوو بە پاشا ئەمیش هاتە جێگەی ئەو لە پاش ساڵێک شەشتا وسی ئەویش سەر بڕا و کوژرا کچێکی کیسرا کچی تر کوڕی نەماوە کچێکی کیسرا کە ناوی پوراندەخت بووە پاشای ئەبێ بە پاشای فارس ئەو جەنەراڵە ئەکوژێ و خۆی ئەچێتە جێگەکەی لە پاش یەک ساڵ ئەویشیان سەر بڕی شەش سەد و سی و یەک کچی دووەمی کیسرا بوو بە شا کچی دووهەمی کیسرا ئەبێ بە شا و جەنەرال داوای لێ ئەکات شووی پێ بکە نەیکرد جەناڵەکەی کوشت جەناڵەکە ناوی فرۆغ بوو کوڕی ئەم جەنەراڵە ناوی ڕۆستەم بوو ئەو ڕۆستەمەی لە جەنگی قادسیە قائیدی فارسەکانە بێ ئەشکێ ئەم ڕۆستەمە هەردوو چاوی شاژنەکەی دەرهێنا کە باوکی کوشتبوو ساڵی 631 لەبیرتان بێ 628 پێغەمەری خوا نامەکەی ناردۆ بۆ کیسرا هەر لەو ساڵی 628 تا کیسرا خۆیە کوژرێ هەشدە کوڕیە کوژرێ دوای ئەو ئەوەش کە ئەوانی کوشتۆ خۆیشی ئەمرێ لە یەک ساڵە بیست و هەشت بۆ بیست و نۆ پاشان هورمزی چوارەم هات کە لە نەوەی کیسراکان بوو لە نەوەی ئەوان نەبوو لە بنەماڵەیەکی عریق بوو پیاوێکی دیار بوو ئەمە فرسەتی هێنا و ئەم پاشاگەردانیەی قۆستەوە خۆی کرد بە پاشا بەسەر فارسەکانەوە کوڕەزایەکی کیسرا کە لە کوشتن ڕزگاری بوو بوو ئەو کاتە مناڵ بوو گەورە بوو بوو ناوی یەزدی جورد بوو یەزدی گورد ئەویش هەڵسا ئەم پیاوەی کوشت و خۆی چووە جێگەی کە عمری شانزە ساڵ بوو ئەو کاتە دوو فەرماندەی هەبوو ڕۆستەم و فەیرۆز لەم کاتەدا یەزدیجورت قائیدی فارسەکانە ڕۆستەم و فەیرۆز سەرلەشکرینی سوپای ئیسلام لە زەمانی عومەری کوڕی خەتابە بە قیادەی سعدی کوڕی ئەبی وەقاس ڕوو بە ئێراق دێ ڕوو بە مەدائین دێ فارسەکانەشکێنێ لە جەنگی قادسیە هەتا نەهاوەند لای هەمەدان تا ئەوێ ئەڕۆن. لە جەنگی نەهاوەندا بیستووتانە ساری ئەلجەبەل ساری ئەلجەبەل موسڵمانەکان لە شوێنێکا فارسەکان دەوریان ئەدەن زۆریان بۆیە عومەری کوڕی خەتاب خوای لێ ڕازی بێ لەسەر مینبەر لە مەدینە وتار ئەدا لە ناو وتارەکە پەخش ڕائەگیرێ کە وتاری جومعەیە لە خۆیەوە عومەر ئەڵێ ساری الجبل ساری الجبل دوایی یەتە خوار ئەڵێن ئەمیر المؤمنین تۆ شتێک وت علاقەی بەم جمعەوە نەبوو ساری الجبل ساریەوە لە نهاوەند لە هەمەدان وتی سبحان اللە هاتە بەرچاوم مسوڵمانەکان دەور دراون ئەگەر ساریەکە قائیدیانە پەنای نەبا بۆ شاخەکە هەمویان تیاچن ئەڵێن ساریە و سەحابە لە نەهاون گویان لەم دەنگە بوو بیستیان ئەمە کەرامەتی حەزرەتی عمەرە چوونە پاڵ شاخەکە پشتیان مەحکەم بوو لەشکری فارسەکانیان شکان. مزق الله ملکه پێغەمەری خوا فەرمووی کیسرا سوکایەتی بە پێغەمەری خواکە نامەی پێغەمەری خوا دڕێنێ مزق الله ملکه ئەو یەزدی جوردەی ئەخیر پاشای فارسە ئەو کەلیمەیە بە لەبیرم نەچێ چەند درێژەی کێشا ئەخیرەکەی ئەزان چۆن ئەمرێ ڕا ئەکا ڕا ئەکا و خۆی ئەشارێتەوە لەم شار بۆ ئەو شار لەم شار بۆ ئەو شار یەکێک لە والیەکانی پەنای ئەدا ناوی ماهۆیە بێ لە خۆراسان ڕێزی لێ ئەگرێ دوایی پێڵێ ئەڵێ هێزدی جورد کچەکەتم بەرێ ئەویش تووڕە بێ ئەڵێ چۆن تۆ عەبدێکی منی سەداوای کچی منەکەی ئاخر پاشاکانی فارس ئەڵێن خوێنی خوا لە ناو ئێمایەت و ئەڕوا ئەوێش بەجێهێڵێ ئەچێ بۆ شارێکی تر ئەڕواتە لای ئاشەوانێک لە ناو ئاش و ماڵی ئاشەوانە پەنای ئەدا و لەوێ ئەبێ ئاشەوانەکە خواردنی باشی ئاتێ شەرابی ئەداتێ هەر عادەتیان وایە ئەخۆنەوە وەکو کورد چۆن دۆ ئەخواتەوە ئەوان ژوا عرق و شەرابیان خواردووەتەوە یەزدی جووت سەرخۆش ئەبێ. کە سەرخۆش ئەبێ، تاج و پشتوێنی ئاڵتوون و بازنەکانی دەرەیەنێ، ئەیکاتەوە، ئاشەوانەکەی ئەیبینێ، یەک هاراشی لێدا، بەرداشی ئاش نییە، ئەیکێشێ بە سەریا و ئەیکوژێ. دوایی ئەیخاتە ناو تورەکەیەک و فڕێ ئەدا ئەیدا بە دەم ئاوەوە. ئاو بەوە نەتیجەیە اللە مزق ملکه اذا مات کیسرا فلا کیسرا بعده پێغەمەری خوا فەرمی ئەگەر کیسرا مرد کیسرایە تر دروست نابێ لە دوای وإذا مات هەرقل ئەگەر هەرقلیش مرد پاشای ڕۆ هەرقلێکی تر لە دوای دروست نابێ ینی لە شام و لە عێراقدا ئەو کاتە کیسرا لە عێراق بووە هەرقلیش لە شاما بووە لە دیمەشقا بووە. فەرمی ئەگەر ئەم دوانە مردن ئیتر لەم دوو شارە سەڵتەنەتیان بۆ دروست نابێ. بۆیە من بە خۆم و بە ئێواڵێم لە ماوەی پێنج ساڵە سیرکەن بزانن خوا چی کرد لەم عائلەیە لەم نەفامە لەم دەسەڵاتدارە لەم سەرگەردانە ئێستا ئێمەوە ئەزانین خی گەورە ناتوانێ ئەو زل هێزانە لە ناوبەرێ ناکرێ ئەکرێ بەڵام وەختی ماوە سەعاتی ماوە ئێمە ئەوە نین ئێمە ئێمە کاڵین ئێمە کاڵ و کرچین ئەگینا والله والله خوا عجایبی وای بەلاوەیە بە تەیرەن ئەبابیل ئەبرەهە لە ناوە با بە مێشوولە نەمرود لە ناوە با بەو جۆرەش کیسرا لە ناوە با، بۆیە قەت نەترسن لە گڤە و لە هەڕەشەی دوژمنانی خوا، ئیمڕۆ بێ و بەیانی خوا لە ناویان نەبا. قسەی ئەخیرم، داوای ئەخیرم لە خۆم و لە ئێوە ئەوەیە، پێغەمبەرمان خۆش گەرەک بێ، صلی اللە علیە وسلم، کە ناومان برد سەڵاواتی لەسەر بدەین دیفاعی لێ بکەین سونەتەکانی زینوو بکەینەوە بە دوایا بڕۆین بە قائیدی خۆمانی بزانین ئالوبەیتیمان خۆش گەرەک بێ ئەسحابەکانیمان خۆش گەرەک بێ لە حکمیا ملەجەڕە نەکەین ئەگەر وا نەکەین بەخوا ئێمە بەهش نابینین و پێغەمبەر نابینین یەکەم کەسە دەرگای باشتی بۆکرێتەوە یەکەم کەسە شەفاعەت ئەکا بۆ بەشەرییەت کاڕۆن ئەڵێن بە پێغەمەر ئادەم ئەڵێن تکامان بۆ بکە ئەڵێ من وەختی خۆی بێ ئەمری خوام کرد بڕۆن بۆ لای نوح ئەڵۆن ئەڕۆن بۆ لای نوح ئەڵێ بڕۆن بۆ لای ئیبراهیم ئەڕۆن بۆ لای ئیبراهیم ئەڵێ بڕۆن بۆ لای موسا ئەڕۆن بۆ لای موسا ئەڵێن بڕۆن بۆ لای عیسا چون بۆ لای عیسا ئەڵێ بڕۆن بۆ لای محەممەد المستەفا ئەوی ژێ ئەڵێ ئەچم بە سوجدا بۆ ڕەب العالمین تا خوای گەورە بانگی لێکاڵێ یا محەممەد ارفع رأسك اسأل تعطى اشفع تشفع سەر بەرز کەرە و داوا بکە چی داوا بکە ئەدەمێ تکا بکە تکات ئەگرم و لە قسە و ناشکێنم ئێمە ئومەتی ئەو پێغەمبەرەین خۆشەویستمانە نوری چاومانە بەردەوام بەردەوام بەردەوام سڵاوات لەسەر و پێغەمبەرە بدەن سڵاواتی زۆری لەسەر بی پێی ئەگا نزیک ئەبی لە لای نزیک ئەبی لە لای مامۆسایەک ئەگێڕێتەوە ئەڵێ مامۆستا شێخ نورەدینی مفتی کە هەمووتان نەزان لای بەنزیخانە کۆنەکا بوو خوای گەورە دەرەجاتی عالیکا مسلمانێک ئافرەتێک مناڵی نابێ هەرچی ئەکا مناڵی نابێ شەو لە خەوی ئا پێغەمەری خوا یەتە خەو ئەڵێ بە ژنەکە بڕۆ بۆ لای مامەسە شێغنردین بڵێ دوعات بۆ بکە انشاءڵا مناڵتە بێ ئەگەر باوەڕی پێ نەکردی بڵێ بەو ناونیشانەی ڕۆژی هەزار سەڵاواتم لەسەرەدا بزەبت ماسە شەغنورەدین دوعای خێرەکە بۆ ئەو ژنە ئەو ژنە مناڵیە بێ بڕیاری ئابڕۆژی هەزار جار سڵاوات با لەسەر پێغەمبەری خوا خەڵکی هەزار جار باسی ترەمپ و بۆش و فلان و فلان و فلان و فلانەکەن ئەو گەورە لە بیرمان چوو بەتەماین نابێ وا نابێ وا نابێ ڕۆژی یەکشەممە ئەهلی هەڵەبجە زانایانی هەڵەبجە بڕیارمان داوە یادێکی ئەو پێغەمەرە بکەین لەگەڵ ڕێز و حورمەتم بۆ ئەو برایانە و ئەو مامۆستا و ئەو گەنجانەی کەوا ئەو کارە بە بیدعە ئەزان ئێمەش قەناعەتمان هەیە پێغەمبەری خوا و سەحابە یادی مەولیدیان نەکردووە بەڵام دەرسێکە و ئەی خوێنین و ئەی ئەڵین بە گەلەکەمان پێغەمبەری خوا ڕۆژی دووشەمان بە ڕۆژوو بووە توام قوربان بۆ ئیمڕۆ بە ڕۆژی دووشەمەیە فەرمی ذلك یوم ولیدت فیه ئاخر من لە دووشەما لەدایک بووم ئەمێ سوپاسی خوا بکەم لەسەر ئەو ڕۆژەی تیا لەدایک بووم هەر لە دووشەمەی شاوەفاتی کردووە لەبەرەوە ئێوەش ئەتوانن بەشداری ئەو مەراسیمە بکەن لە هۆڵی بۆنەکان لای تەربیە سەعات سێی پاشنیوەڕۆ بە حەول و قوەتی خوا داواکەم لە ڕەب العالمین خوا بەر شەفاعەتی ئەو پێغەمەرەمان بخا خوایە لە گوناهمان خۆشبی خوایە عقیبەتمان خێر بکەی خوایە بەر شەفاعەتی پێغەمەرمان بخەی خوایە جەزای پێغەمەر و ئال و ئەسحابی بدەیتەوە جەزای سەحابەی کیران بدەیتەوە باشترین جەزایەک کوا ئەوان زەحمەتی زۆریان بوو تا ئەم دینەیان بە ئێمە گەیاند خوایە نەخۆشەکان شیفا بدەی خوایە لە مردوەکانمان خۆشبی خوایە زینوەکان عاقیبەت خێر بکەی خوای هەر کەس داوای دوعای خێری لێ کردوین بۆ گرفتێ بۆ نەخۆشینێ بۆ قەرزاریە خوایە ئاواتی بێنیتە دی خوایە دوژمنانی دینەکەت لە ناوبەری